برایان و خوشکانی بەڕێزم السلام علیکم و رحمت اللە و بەڕەکاتو سپاس و ستایشی خوای تەعالاکەم کەوا لە خزمەت پێی بەڕێز و خۆشەویستا لە وانەیەکی تر لە وانەکانی ژیانی هاوسەرگیری پێک شاد ئەبینەوە داواکارم لە خوای گەورە خۆشەویستی و تەبایی زیاتر خاتە نێو ژیانی خێزانداریمان بە دوورمان بگرێ لە کێشە و فیتنەکانی ژیانی دنیا و ئاخرەت یا رب العالمین ئازیزانم لەوانی ڕابردووە گەشتی لەسەر یەکێکی تر لە باسەکان کە ئەویش باسی مافی ئافرەت بوو لەسەر هاوسەرەکەی و لەوانەی ئەمڕۆدا خوای گەورە یارمەتی بدا ئەچینە سەر باسی مافی مێرد لەسەر خێزانەکەی واتە مافی هاوسەر لەسەر خێزانەکەی بزانین چۆن ئەو خاڵە گرنگانەمان باسی لەوانەی ڕابردووە کە مافی ئافرەت بوو لەسەر هاوسەرەکەی ئەوجا باسی مافی هاوسەرەکەی لەسەر خێزانەکەی چۆن خێزانەکەی مافی هەیە بەسەر هاوسەرەو بە هەمان سیفەت هاوسەریش مافی هەیە بەسەر خێزانیەوە لە ڕوانگەی شەرعەوە پێویستە هەردوولا مافەکانی یەک بە شێوازێکی شەرعی بەپێی توانای خۆیان بەرامبەر بە یەکتری ئادا بکەن بە ئومێدی خوا برا و خوشکە بەڕێزەکانم هەڵبەتە مافی هاوسەر لەسەر خێزانەکەی مافێکی گەورەیە هەروەکو چۆن بە پێچەوانە و باسمان کرد ئەبێ ئافرەت بەرامبەر بە هاوسەرەکەی بە جوانی مافەکانی جێبەجێ بکە هەروەکو زۆرێک لە فەرمودەکانی پێغەمەری خۆشەویست بە عەلەی سەڵات وسە ئاماژەیان پێکردووە وە پێغەمبەری خوا علیە سەڵات وسلام مژدەیەکی زۆر خۆش ئەدا بە ئافرەتانی مسلمان کەوا باشن و گوێرایڵن بۆ هاوسەرەکەیان وەکۆ فەرمێ لە فەرمودەیەکە کە ئیمامی ترمسی و ڕواتەکە هەر ئافرەتێک بمرێ و مێردەکەی لێ ڕازی بێ ئەچێتە باشتەوە ئەمە گەورەترین پاداشتە گەورەترین نیعممەتە بۆ خوشکانی بەڕێزم بەڕازیبوونی هاوسەرەکەی ئەگەر بمرێت بگات ئەچێتە باشی خوای پەروەردگارەوە جا با بزانین ئەو مافانەی کە هاوسەر هەیەی لەسەر خێزانەکەی چین خوشک و برا بەڕێزەکانم یەکەم مافیان کا بێت خوشکانی بەڕێزم بەرامبەر بە هاوسەرەکانیان جێبەجێ بکەن ئەبێ گوێرانی تەواوی هاوسەریان بن لە هەموو ئەو کارە شەرعیانی کە هاوسری بەڕێزی داوای لەکە مادەم ئەو فەرمانی کە هاوسەرەکەی داوای لەکە فەرمانکردن بە گوناه نەبێ پیاوە ئاتا ئافرەتان ناتوان قەوامەی پیاو کەن حاڵەتی شاز ڕوەدا جاری وایە پیاوێک لەوانەیە نەتوانێت قەوامەیەتی کە ئەوکاتە خێزانەکەی سەرپەرشتیەکە لە شەرعا لەو لایەنانە باسی لێوە کەواتر لە شەرعی خوای گەورە بە شێوەیەکی گشتی هاوسەران پیاوان قەوامەی ئافرەتن واتە بێت سەرۆکایەتی خێزان و مافی گۆرانیکردنیان هەبێ کە گویان لێبگیرێ لەنێو ژیانی خێزانداریە دیارە فەرموودەی زۆر هاتووە لە پێغەمبەری خۆشەویستمان عەلەیهی سڵات وسەلام کە باسی فەزڵ و گەورەی ئافرەتەکە کە کاتی گوێرانی پیاوەکەیە بێ لەوانە فەرموودەمان هەیە کە فەرمێ ئەگەر ئافرەت پێنج فەرزە نوێژەکەی بکە پێ ساسە فەرمێ و داوێنی پاک ڕاگرت و گوێرانی هاوسەرەکەی کرد ئەچێتە ناو بەهشت بە کام دەرگابی و ئارەزوو بکە خوشکە بە ڕێسەکەم ئەم فەرموودەیە پێچەوانەی نییە واتە بۆ پیاو نییە بەتاقی تەنیا بۆ تۆیە ئەگەر پێنج فەرزە نوێژەکەت کرد و داوێنت بە پاکی ڕاگرت و گوێرانی هاوسەرت کرد بە ئومێدی خوا لە هەر دەرگایەکی باش بتێتی تە باشتەکەی خی پەروەردگارەوە بەڕاستی بۆیە پێویستە ئافرەتان لە قسەی پیاوەکانیان دەرنەچن مادەم داواکەی پێچەوانەی شەرع نەبێ هاوسەرەکەی بەڵام هەر کاتێ پیاو داوای کارێکی ناشەرعی لێکردی ئەو کاتە نابێ گوێرایەڵی کەی واتە نابێ سەرپێچی فەرمانی خواقی لە گوێرایەڵی دروستکراوەکانی خوای پەروەردگارە کەواتە و کاتە ڕەتیەکەیتەوە ئەمەش گەورەتی فەز لەخوا بەخشوێتی بە تۆ پیاوانێکی لەوانێ داوای کاری دابەجێ و ناشەرعی و ناشایستە لە خێزانیان بکەن یاری وەکو بڵێ دابێ نوێشکە یا بڵێ نابێ ڕۆژوو بنی کە ڕۆژی فەرز بە بەسمانە یا بڵێ نابێ حیجاب بکەی یان داوای لێ بکە کە لە ڕووی دوا و لە ڕووی کۆمەڵ بچێتە لای خێزانی کە زۆر خوشکەیە کە گلەی و گازەندە و سکاڵای حاڵی خۆیان دەکەن کە هاوسەریان دەڵێ بە حسابە گەرەوە دەکەی تەڵاق دەدەم و تۆ بە قسەی نابێ بکەی بەڕاستی یان لێی نزیک داتە بالێ و نزیک دەبێتەوە لەم بابەتەیە تۆ تاوبار نیت بۆشی نییە بە زۆر گوێڕایانی فەرمانی ناشەرعی پێتا بەڕاستی پیاوان مافی بەڕێوبەرێتییان بەسەر ئافرەتانەوە هەیە، ئەبێت چاودێرییان بکەن، ئافرەتانیش ئەبێت بەپێی پلان و نەخشەی ئەوان ڕەفتار بکەن. لێرە عولەما ئەفەرموون، مانای قەوامە مانای بە کۆیلەکردنی خێزان نییە بۆ پیاوان، وەکو هەندێک کەس وا ئەڵێن، بەتایبەتی خەڵکە جاهیلەکە دوور لە دینەکە، ئەڵێ ئافرەتیان کردووە بە کۆیلەی پیاو. شتی وا نییە. بەڵکو قەوامە دیاریکردنی چییە برا و خوشکە بەڕێزەکانم؟ ئەرک و دەسەڵاتی پیاو بەرامبەر بە خێزانی و ئەرک و تەکلیفێکە خراوەتە سەر شانی پیاوان بۆ خێزان. یعنی نەفەقە لەسەر شانی پیاوە لە ڕۆژی قیامەت لێ پێچوە سەر شانی پیاو لەوەی کە ئاگاداری ماڵباڵەکەی بۆ یاندا بەس لەسەر شانی خێزانەکەی نییە بە ئەمە کەواتە تەکلیفە خوا دایناوە لەسەر پیاو و ئێمە ڕێنمایەکی خی گەورەی بۆ ڕێخستنی کاروباری خێزان کە بێ پیاو زۆر بە چاوی ڕێزەوە ئەو خێزانی کە ئەمانەتەوە ڕاستپاردەی خویە لە چاوی خۆی باشتر بیپارێزی وە هەموو مافەکانی دابین بکە وەکو خانوو، خواردن، خۆراک، جلوبەرگ، دەرمان، لە سەرما و گەرما و برسێتی و تینوێتیە بێ خێزان و ماڵ و ماڵەکەی بپارێزێ ئەمە لەسەر شانی پیاو لەسەر شانی ئافرەت نیە ئا ئەمەی ئەکەن کە بەسەر شانێتی کە خوا کردوەتی بە قەوامە چونکە پیاو قوەت و تواناکەی بەهێزترە کەواتە زۆر بە کورتێ توانین بڵێین ئەم پلە و دەسەڵاتەی کە بە پیاو دراوە ئەرک لەسەر شان بوونە و بەرپەرز بوونە نەک بە زیاد دانانی پیاوانە بەسەرشدا وەکو کەسانێک دێن تەفسیرات و تەئویلات دەکەن بۆ ئایەتەکانی قورئان کەواتە قەوامە سەرپەرشتیکاریە نەوەکو ستەمکاری وەکو خەڵکێک بانگەشەی بۆ کات چونکە ئاشکرای بێت خێزان بەڕێوبەرێک و چاودێرێکی چاکێ بێ وەی کەوا ئیش و کارەکانی بەڕێک و پێکی بەڕێوم بە نەگ ببێتە ئاژا و هەر یەکە و لەلایەکەوە بۆ خۆی ئاغا بێ چونکە لە شوێنێکە لە دەیەکیشا دوو ئاغا جێتە لە ماڵێکیشا دوو ئاغا جێ نابێتەوە یعنی ئەو ژن و مێردێک کە هەردووگیان وەکو ئاغا تەسەڕوفاتەکەن ژنەکە کە لاسایی پیاوەکانکاتەوە هەمیشە کێشە و ئاژاو بە شاکیر هەیە هەر بۆیە کو ئاماژە بەبێتە جەستە و توانای پیاو و دڵتۆتر و بەهێسترە لە ئافرەتان بۆیە ئەرکی ماڵ و دارایی و پەیاکردنی بژێوی ژیان و مارەیی هەموو ئەو لایەنە قورسانە دەرەوەی ماڵ لە ئەستۆی پیاوە، چونکە پێکهاتەی لەشی پیاو شیاوتر و گونجاوترە بۆ ئەم ئەرک و بەرپرسیارێتیە برا و خوشکە بەڕێزەکانی من. لەبەرئەوەی کە ئافرەتان مانگانە سوڕی مانگانەیان هەیە، مناڵیان ئەبێ، حەملیان ئەبێ، زۆر شت هەیە کەوا قورساییە بۆ سەر شانی ئافرەتەکە. کەواتە ئەبێ ئافرەتان لە مافی یەکەما گوێیانی هاوسەرە بەڕێزەکانیان بن و لە لایەنی شەرعییە نەک لە لایەنی سەرپێچی فەرمانی خوا و پێغەمبەر سەڵسەڵەم کە ئافرەت بە قسەشی ناکا. یەکێتر لە مافەکان هاوسەر بەسەر خێزانیەوە نابێ خێزان خۆی قەدەغە بکە لە مێردەکەی هەر کاتێک کەوا داوای سەررجەی لێ بکە دیارە بە بۆ پیاوانیشە بەڕاستی ئێسای شەڵا ڕوونکردەوەی کە دەم ئەوەش لە باسی مافی پیاویش هەر مافی خوشکانیش باسەکەی لەو جارێکی تر پێغەمەری خوالی سەڵاسە فەرمێ ئەگەر ژنێک ژنێک سەررجێگای مێردەکەی بەجێ هێشتەوەاتێ کاتی کاتی سەررجەی بوو ئامادە نەبێ خۆی لاودە ساوسەرەکەیەوە ئەفەرمێ ئەو ئافرەتە فریشتەکانی خوای گەورە لەعنەتی لێ کەن هەتا ئەگەڕێتەوە سەر جێگای هاوسەرەکەی باشە یعنی تەبان ئەوەی کە باسیەکەین لەوا کە شەرحێکا فەرمێ ئەبێ ئەو ئافرەتە کاتی ئەو کاراکە بێ هیچ پاسایە بێ بێ هیچ عزێکی شەرعی بێ گوێرانی بێردەکەی دەکانەوێ ئەو کاتە ئەو ئافرەتە فریشتەکان لەعنەتی لێکەن وە خوای گەورە لێی توڕەئەبێ وە نوێژەکانی وەرناگیرێ پەنا بەخوا بەرز نابێتەوە مافی پەروەردگاری بەجێ ناهێنێ و ئیمان و باوەڕشی لاوازەبێ لەگەڵ ئەوی کە پیاویش ئەبێ ڕەچاوی حاڵەتی مادووبر و نەخۆشی و باری تەندروستی و دەرونی خێزانەکەی بکە بەڕاستی بۆچی لێرامە باسکە چونکە زۆر جار ئافرەتانێکەوە ئیمانیان لاوازە یان هەر باوەڕیان نیە بەو لایەنە پەنا بەخوای گەور ئەگرین ئەبینین ئەم لایەنە وەکو چەکێک بەرامبەر بە هاوسەری بەکارێنێ هەر شتێ بکە کە بە دڵی هاوخێزانەکە یعنی داوای کە تەڵەبیاتێکی لێ بکە ئەگەر پیاوەکە تەڵەبیاتەکەی بۆ جێبەجێ نەکرێ یەکسەر ئەیکاتە چەکێکی قرس لێ دزیک نابێتەوە کاری سەرجێ لەگەڵابێت ئەو کاتە کارەسات دروستە بێ خیانەت دروستە بێ و تاوان تووشی هاوسەرەکەتە بێ برۆ بێ ئاگاداری قیامەتی خۆت بی گوێ بە قسەی خەڵک نەدەی بڵێ وەڵا ئەوەی لەگەڵا مەکە چەند جار ئەوم بە گوێدادراو بیستومە لە ئافرەتانەوە کە هەر کات پێویستبێتی پیاوەکەی بێتاقەت کای پیاوەکەی شتێکی بۆ نەکردی ئەوەی کردوە چەکێکی قورس بەرامبەری کە بەڕاستی تاوەبارە ئابۆ شێواز هەڕەشەی لەسەر لەگەڵ ئەوەشە مافە لەسەر پیاوانیش چۆن شەهوەت و ئارزوی خۆیان تێرەکەن بە هەمان سیفەت خێزانەکانیشیان تێرکەن بە هەمان سیفەت خێزانەکانیشیان تێر کرد، هەر کاتی ئەویش شەر ئافرەت دایمە داوا کراوە، شەر نییە هەر داوا بکات، بۆیە پیاوەکە بێ خۆی هەستی پێ بکات، سۆز و محیبەت و جەوێکی ڕۆمانسی بۆ دروست کات تا ئافرەتەکەش ئەو شەهوەت و ئارەزووی هەیەتی بە ڕێگەیەکی شەرعی بەتاڵی کاتەوە. یەکێکن لە مافەکان برا و خوشکە بەڕێزەکانم، نابێت ژن خێر لە ماڵی پیاوەکەی کا بەبێ ئیزنی هاوسەرەکەی. پێویستە پارێزگاری لە ماڵی مێردەکەی بکا، بۆیە نابێ ژن لە ماڵ و سامانی هاوسەرەکەی بە هیچ شێوازێ سەرف کا، تەنها بە ڕێ پێدانی هاوسەرەکەی نەبێ. واتە گەر هاوسەری ڕێگەی پێ دابوو، سەرپشکی کردوو ئەتوانێ خێری لێ بکا. بەڵام ئەو خێرکردنە نابێ زەرەر لە ماڵی هاوسەرەکەی بدا کە بە ناڕەحەتی بژێوی ماڵ و ماڵەکەی دابیت. وابێ ئافرەت دەست بڵاو نەبێ زیادە مەسروف نەکا و نابێ ئافرەت ببەخشێ لە ماڵی مێردەکەی ئەگەر مێردەکەی ڕوخسەتی نەدابێ و نابێ ئافرەت ماڵی پیاوەکەی زیادە مەسروف کا چ بە خواردن چ بە جلوبەر چ بە کەلوپەل بەڵکو پێویستە پارێزگاریان لێ بکا ئەگەر جوستی شتێ بداتە فەقیرێکی هاژارێ یا دەستکورتێ ئەبێ هەوڵ بدا پێشتر ڕوخسەتی لە هاوسەرەکەی وەرگرتبێ ڕوخسەتی وەرگرتبێ بۆم جۆرە کارانە تاوەکو خی پەروەگار لێی قبوڵ کا و لێی وەربگرێ. کاتێک کە هاوسەرەکەی ڕازی بوو تاکید بە خوا لێ خۆ بەس ئەگەر هاوسەرەکەی ڕازی نەبێ و خێری قبوڵ نابێ و کاتە. ئەمە بۆ خێرکردن حکمی خوای گەورە بەم شێوازەیە. بەڵام بۆ زیادە مەسرف و بەهەدەردانی ماڵی پیاوەکەی تاوان و گوناهبار بوونە بەڕاستی. واتەگە تۆ خێر بکەی بەڕاستی چییە؟ لەو کاتەیە دروست نییە بەبێ پرسی هاوسەرەکە بۆ زیادە مەسروفیش ئەوە تاوانە میرسان ئاگاداری قیامەتی خۆی بەتابەتی خوشکانی بەڕێز لەوادەی لێرە خوشکێک پرسیاکە بڵێ هاوسەرەکەم زۆر دەوڵەمەدە بەڵام زۆر ڕەزیلە ئەتوانی خوشکە باشەکەم ئەو پارەی کە ئەداتێ ئەو پارەی کە ئەداتێ بۆ خۆت بەکاری بێنی بۆ پێداویستی ژیانی خۆت یعنی بۆ یان بۆ باڵ و مناڵ لەوە زیادە بمێنێتەوە هیچ ئشکالێتی بادن پێی داویت لەوە ئەتوانی سەرفی خوشکە باشەکەی یان ئەگەر هات و پیاوێ ڕەزیل بوو بۆ ماڵ و مناڵەکەی خۆی دەستی گرتووەتەوە، ئەو کاتە شەرعەن جایزە تۆ لە گیرفانی هاوسەرەکە و بە بێ پرسی خۆی دەربێنیت کە نێو فشارێتە و هەڵیگرێ و ماڵ و مناڵەکەش موحتاج بن بە پێی ئەندازەی پێویستی بوون نەک زیادەڕەوی ئەویش. یەکێتر لە مافەکان برایان و خوشکانی بەڕێزم کە مافی پیاوە بەسەر خێزانەکەی قەنەعات هەبوون و ڕازی بوون بەو داهاتەی دەستی پیاوەکەی کە دەستی ئەکەوێت ڕازی بێ و قانە بێ بەو ژیانی کە خوا پێی بەخشیوە چونکە لە حەقی بێ لەسەر خێزان ئەوەیە کە ڕازی بەوەی کە هەیەی قەداعەت بکە لە بەسفکردنا زۆر پێداگری دەکات لەگەڵ هاوسەرەکەی کە توانای دەبێ داوای شتێ دەکا کە پیاوەکەی لە توانایە دەبێ بەڕاستی یا داوای شتێ دەکات کە زیاد دەبێ و پێویستی پێی دەبێ بێ ژیانی هاوسەر لەگەڵ پیاوەکەی بەپی دەرامەت بژی ڕازی بێ بۆ ڕسپ ڕۆزێکە خی گەوربیانی داردووە نابێ زیاد دەڕیکە لە خوارد و جلوبەر و کەلوپەل و گۆڕانکاری ناوباڵا و پیاوەکەشی بەو پەڕی بحرێت و ناڕەحەتی و ماندووبوونەوە خەریکی پارە پەیاکردنە و هەم قەرزاریش هەبێ لەسەر ئەم هەموو تەڵەبیاتەی خێزانەکەی کە ئەیکا. کەواتە ڕازیبوون بە توانای پیاوەکەی بەردەوام خۆشەویستی و ڕێزگرتن زیا دەکا، خوشکە بەڕێزەکانم، وەڵڵاهی هاوسەرت زیاتر تۆی خۆشەوێ کە دەست ئەگری بە ماڵەکەیەوە و لەزەت و تامەزۆی لە ژیانیان دەرەکەوێ، هەمووی ئەبێتە خەندە و خۆشی، بەڵام ڕازینەبوون بە توانای ئابووری پیاوەکەت، ئەو پێداویستیانەی کە داوای کردەوە و توانای نییە تۆ ڕازی نابی ئەگەر بە ئاماژەیەکیش بێ ژیان تا جگە لە تەسکی و داڕەحەتی و کێشە هیچ دەرەجامێکی تێدابێت بەردەوام تووڕەیی بەردەوام لێ دوورکەوتنەوە هەڵدێران جیابوونەوە لە ئەنجاما پیا بۆ بەردەوامی ژیانیان پەدا ئەباتە بەر حرام پەدا بەخوای پەروەردگار لە رێی گێڕنەوە یەکێ لە پیاوچاکان ڕێ کەێتە بازارێک کابرای لە دوورەوە هاوارەکە بۆ ئەوەی کە ڕستەکەی بڵین ساکاتەوە هاوارەکە خەڵکی دەوروبەری خۆشی بێزار کردووە ئەڵێ بۆ ساڵی دااتێ سەر کابرا داهشتۆ هیچ دەگی هەرو کابراێت لای بەلاو سێ ساڵی پارچیە کرد و ساش بۆ بێدەگە سەلامی لەکات وڵێ ئەرێ ساڵی پار بینی بۆ شێوازە و هەموو هاوار و فەرتەنێت دەکرد ئێستا بێدەی یوتی وڵی ساڵی پار خێزارێکی زۆر خراپمە بوو بۆی دیاری کردبوو کە ئێواران چەند بەر بۆ ئەگەر لە ئەوە دەم دەبردایەتەوە ئەبواە بە حرامیش بواە بۆ پیا بکردای پەنا بەخوای گەورەبی خی گەۆ لە کۆڵی خست ئێستا خێزای تر بێناوە ئامۆژگاری کردبوو توێتی گردنت ئازا ناکەم ئەگەر بێت و یەک لقمەی حرام با بۆ بێنی با هیچیش دەست دەکەی ئەوڕۆژە بۆیە دانیشتوو خوای گەورە ڕزقەکەشی داوە کەواتە ئافرەتی چاکە بێت چاو لە ئافرەتەکەی دووەمیان بکا بەڕاستی بۆی هاوسەرەکەی پەنا نەباتە بەر کاری حرام و دوایش تووشی کارەسات بوون هاوسەرەکەشی لە دەستە دەی بکات ئەگەر تووشی گرتن و لە ناوچوون و کوشتن بێتەوە لای کەسانێکەوە کە ئەم زڵمی لێکردن و یا دزی لێکردێت بەڕاستی و یافرەتانی ماداری پێشە چاکان کاتێکە پیاوەکەیان چوونە دەر و بازرگانی ئامۆژگاریانە کرد دەیاوت ئێوە لە دەرەوە دەکەن پار و حرام بێنەوە وکۆرمونەی کە باسمان کرد بەڕاستی لەگەڵ هەر ناخۆشی و ناڕەحەتێ دواتر خۆشی دێ یان فەفەر ئینە بەعدە زۆر جار لە دوایی دێ ئینە بەعدە العسر یسرا زۆر جار مع لەگەڵ یا دێ کەواتە ئەمەش بزانین ڕاستە داوا لە ئافرەتەکەی کە ئارام بووی لەسەر کەم دەرامەتی پیاوەکەی بەڵام ئەبێ هاوسەرەکەش و پیاوەکەش کەمتان خەم نەبێت لە ئیشکرد و هەوڵدان و خۆمان دووکردن بۆ بەدەستێنانی خۆشگوزەرانی بۆ خۆی خانەوادەکەی تەمبەڵ نەبێ قاز بەسەر قاز بڵێ خوای دێنێ ئێمە بەمەسمان ئەو پیاوانەیە کە ئیشوکارەکەن و قەدەری خوا ڕستەکەیان هەرەوەندەیە کەمە بەس ئەوە نیە بەس خەریکی خوکەوتن و خواردن و تەمبەڵ قاچ لەسەر قاچ ئەوانە بەڕاستی شیاوی ئەوە نیە کە ئافرەتێکی لەلایەن بێت یەکێتر لە مافەکان برایان و خوشکانی بەڕێز مافی پیاو بەسەر خێزانەکەی بەبێ ڕێپێدانی هاوسەرەکەی نابێ ڕۆژی سوودت بە ڕۆژبی ئافرەت کەژێت لە مافەکانی بێت بەسەر ژنەکەی کە نابێ لە خۆی بە ڕۆژوو بێ بێ پرس سودەت بە بەسمانە کەفاەت و قەزا و ڕەبەزان دا کە فەرزە چونکە پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتو سەلام فەرموێ نابێ ئافرەت بە بە ئامادەبوونی هاوسەرەکەی بەڕۆژوو بێ تەنها بە ڕەزامەندی و ڕێپێدانی ئەو دەبێ واتە گەر هاتو ڕۆژێک پیاوەکە ئیسراحەتە لە ماڵەوە تۆ بە بە سودەتەکە بە ڕۆژوو دەبێ ڕۆژە لەوانێ پیاوەکە حەستا نزیک بێتەوە لێ تۆ هیلاک و بادوی بە ڕۆژی توانات نییە ئەیش دوای حەزی لە خواردێکی خۆش بێ لەو کاتا بیخوا لەگەڵتان کەواتە پرسی پێگەگەروتی یاسایە بە ڕۆژە بوتی بە ڕۆژبوو بە ڕۆژبوو بە ئەجرەکەش لای خوا بۆ نووسراوە تاکی بە خوشکی بەڕێزم یەکێتر لە مافەکان خێزان نابێت لە ماڵی هاوسەر یا ڕێ بە هیچ کەسێکدا بێتە ناو ماڵ تەنها بە ڕزامەندی هاوسەرەکەی دەبێت ئەمە زۆر زۆر خەتەرناکە بەڕاستی ئەبین لە کۆمەلگەی کوردەواری ئێمە ئەچی لە دەرگای ماڵەکە ئەدەی خزمیش بێ با دزیکیش بێ بەڵام نامەحرمە پێی ئەڵێ وڵا لە ماڵی وەرە ژوە دەی دێتەوە ئیشڵا لە ئیشە چۆنە بێ ڕێگەی پێ خوشکی بەڕێزی بن شەرعەن جائیز نییە بەڕاستی هاوسەرێک هاوسەر لە ماڵ نەبێ کەسێکی نامەحرم بێتە ماڵەکەتەوە با خزمیشت بێ غەیری ئەوانەی کە بە مەحرەم حسابیان بۆ کراوە کەواتە یەکێتی لە مافەکانی بێ بەسەر خێزانی ئەوەیە کە ناوێ کەسێ بێتە ناو ماڵ و جێگای هاوسەرەکەی بەبێ ڕەزامەندی خۆی چونکە پێغمبەری خوا عەلەیهی سەڵات وسەلام فەرمێ مافی ئێوە لەسەر ژنان ئەوەیە کە ڕێگە نەدەن هیچ کەس بێتە ناو ماڵ و جێگاتان بەبێ ڕەزامەندی ئێوە یەکێتر لە خاڵەکان پێویستە ژن هەڵسوکەوتەکانی لەگەڵ خزمەکانی هاوسەرەکەشیان باش بێت هەروەکو چۆن ئەمە هەندێک خاڵمان هەیە کە لە وانەی ڕابردووشمان باسمان کرد لێرەش باسی دەکەینەوە چونکە موشتەرەکە ئەم خاڵانە چۆن پیاوەکە ڕێز لە کەسوکاری خێزانەکەی گرێ بە هەمان سیفەت ئەبی ئافرەتیش چۆن ڕێز لە کەسوکاری خۆی گریاوە ڕێز لە کەسوکاری هاوسەرەکەی بگرێ بێ باش بێ دڵیان چونکە بە یەکێک لە مافەکانی بێت بەسەر خێزانەوەی کەەوە هەڵسوکەوتی لەگەڵ باوکو دایکی بێردەکەیە لەگەڵ خزمەکانی باش بێ لەگەڵ خوشک و براکانی ئەبێ ئافرەت چاکەی لەگەڵ پیاوەکەی لەگەڵ کەس و کاری چاک پیاوەکەی بکە ئەگەر لەگەڵ باوکو دایکی بێدەکە یا خزمەکانی باش نەبێ پێویستە ئافرەت مافی پیاوەکەی و خزمەکانی پێش بخە زۆر ڕێز لە کەس و کاری هاوسەرەکەی بگرێت بە تایبەتی دایکی هاوسەرەکەی چونکە دیسان وەکو ئافرەتەکە کە باسمان کرد ئەو دایکە مادووە بۆ کوڕەکەی شەورخوری کێشاوەی ئافرەتی باش ئەو دایکە بە دایکی خۆی ئەزانێ بۆ ئیش و کاری ماڵەوە پرس و ڕاوێژی پێکا وا لە خەسوی ئەکا کە چۆن بە چاوی پڕ خۆشەویستی سەی کوڕەکەی ئەکا زۆر زیاتر سەی خێزانی کوڕەکەی بکا واتە سەی بووکەکەی بکا بۆ شێوازە یعنی ئەوە شانازییە بۆ من سوپاسی خوای لەسەرەکەم کە چواردە ساڵە ماڵی خەزوری بەڕێزم کە وەکو دایک و باوکێکی بەڕێزی دووەمی خۆم حسابم بۆ کردوون کە تا ئێستا بە خەسوم نەوتوە خەسو هەرتووە دایکە بۆ ڕوونکردوێ ساوشەی بەکارێن ئەوە شانازیە بۆ من کاتێک کە قسەی لەگەڵ ئاکەم وەڵە سوێن بەخوا کە کچەکەم هاتۆ بۆ لای تۆ هیچ خەمێکیم نییە سپاس بەخوای پەروەردگار وگە لەوانێ خەم بۆ تۆم خۆم زیاتر تاوەکو کچەکەم ئەوە فەزلێکی گەورەی خی گەورە بەخشوێتی داواکارم لە هەموو دایک و باوکارێکی بەڕێز چاو و دایکە بەڕێزانە بکەن بە هەمان سیفە دایکی بەڕێزی خۆشم خی گەورە سەربەرزیان کار لەگەڵ دایکی دووەممە ئەویش کە سێری بووکەکانی فەکو قچی خۆی سریانەکە سەیری ساوا تاکو کوڕی خۆی سەیریان ئەکا باوەڕکە زۆر جاگە کێشەیەک هەبێ ئەوەندەی پشگیری بووکەکان و زاواکان ئەکا ئێمە ناوێرین هیچ قسەیە بکەین و خەسوی بەڕێزیشم بە هەمان سیفەت خوای گەورە پاداشتی باتەوە یا ڕەبی کە ئەو ڕێزیان لە من داوە وە کوڕێکی خۆیان سەیری بنەکەن ئەوانێ لە هەندێک کێشە و مەشاکیری ناوماڵ و مناڵ ئەو شتانە پەیوەندی بە من کە وەکو کوڕێکی خۆیان جیان نەکەن وەکو زاوە واللهی برا و خوشکە بەڕێزەکانم سوپاسی خوای گەوراکەم کە چواردە ساڵە خێزان بە کە شازدە ساڵە دراوە پێم کەمانم بڕیەوە چواردە ساڵە ئێستا لامە دایکی سێ کچ بە سوپاسی خوای تەعالاکەم هەتا ئێستاکە بچووکترین کێشیان بۆ دروست نەکردوم ماڵی خەس و خەزوری بەڕێز وەکو باوکو و دایکێکیش ئاگایان لێمان بوو بە هەمان سیفەت دایک و باوکو کەسوکاری خۆش ئەویش هۆکاری پابەندیە بە دینەکەمانەوە هەتا پابەند بین بە دینی خوا و خۆشەویستی نێو ئێمە زیاتر بێ و ئەوانیشە بنە دوو دەستە خوشک دایکەکان باوکەکانیشە بنە دوو برا بۆ یەکتری نابێ و جیاوازی قوبوڵکەین ئافرەتی بەڕێز ڕێگە نەدەی کە کەس و کارەکەت فەزڵیان بدەی بەسەر کەسوکاری هاوسەرەکەتان تۆش برای بەڕێز کەسوکارەکەت فەزڵ مەدە بەسەر کەسوکاری خێزانەکەت ئەگەر کەم و کورتیش لە یەکێکیان هەبوو سەبریان لەسەر بگرن لە بەرقاتی خوای گەورە بە تەمەن و وەکو دایک و باوکی خۆتان سێریان بکە چونکە بەڕاستی جیاوازی دووبەرەکی لەگەڵ کەسوکاری یەکتریان ئەبێتەوەی تێکچوونی گرێبەستی مارەبڕی، پێشێلکردنی مافی یەکتر، زەرەر و زیانی گەورە و لەدەستدانی ڕەزامەندی خوای پەروەردگاریشە بەڕاستی. یەکێکن لە مافەکان برا و خوشکە بەڕێزەکانم، ئەبێ ئافرەت نهێنی هاوسەرەکەی بپارێزێ و نهێنی ماڵەکەی بپارێزێ. دیارە فەرموودە زۆر هەن لەو بارەیە کە پێداگرییەکن لەسەر مافی مێرد لەسەر ژنەکەی و گرنگترینیان مافەکانی داپۆشین و پاراستن و بەردەوامبوونە. چونکە پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وسەلام ئەفەرموێ خراپترین کەس لە ڕووی پلە و شوێن و لای خوا لە ڕۆژی قیامەت پیاوێک کە چێتە لای خێزانەکەی و خێزانەکەی چێتە لای و لە دوایی هەرێکیان نهێنی و تیان ئاشکراکەن کە سەرە کێشەی بۆ فیتنە و فەسادیش و بێز بۆ نهێنی ماڵیش هەندێ شتێ تایبەتە پیا و پێویست ناکات و لای کەس و کاری خۆت باسی کەی لە ڕسق و ڕۆزی و ماڵ و سامانە نهێنی پارێز بن هەڵەو کەم و کورتەکان یەکتری لە لای کەس و کار یەکتری باسی بکەن چونکە ئێوە پۆشاکی یەکن پۆشاکی سترە داپۆشەرە نەک دەرخەر بەڕاستی یەکێتر لە مافەکانی هاوسەر بەسەر خێزانیەوە ئەبێ ئافرەت سەیری پیاوانی بێگان و ناوەحرەم دەکا بەبێ زەڕوریە کەرۆکو چۆ بۆ پیاوانیش لێرەشا گشتەرەکە بنەوە ئەبێ ئافرەت خۆی داپۆشی لە پیاوی بێگانە جلوبەرگی شەرعی لەبەرکا بەڕاستی چاوی خۆشی بێتە خوار بەرامبەر یان جگە لە پیاوی خۆی چونکە خوای گەورە بۆ عائشە فەرمی قل للمؤمنین یغضوا من ابصارهم ويحفظوا فروجهم بە هەماسی بۆانیشە فەرمێ بە پیاوانی ئیماندار بڵێ چاوی خۆیان لە سێکردی ئافرەتانی نامەحرەم داخەن و پارێزن و عورەتیان لە داوی پێسی پارێزن بۆی ئافرەتی باش دەنگی بەرزداکاتەوە خاوە شەرمە هەتا پیاوی بێگانە گوێ لە دەنگە داستەکەی نەبێیان خۆی داسک ناکاتەوە یان خۆ پێراسان لەگەڵ برادری پیاوەکەی ناکات تەنها بۆ پێویستیەک نەبێ زۆجار ئالەم ڕێگەیەوە فەساد دەستی پێکردووە کە تاگورەوە ڕووی داوە پەیوەندیان دروست بۆتەوە جارێکی تر ئەگەر پیاوەکەی ڕوخسەتی دا ئەگەر پیاوەکەی لە ماڵ نەبوو لە کاتی دەرگادانی برادەرەکەی دەچێت ڕێگەی بدابێتە ژوورەوە بەڕاستە بێت زۆر زۆر وریای و حاڵەتا دەبیت دابێت فەرمونیەکە بێتە ماڵەوە بادەم هاوسەرەکەی لە ماڵ نەبێت دەڵێت ئاخر عیش بە وەڵام وەکو برایەکە بۆ ئەو شتان ناخوا زۆر حاڵەتی وا ڕووی داوە تاوانیش ڕووی داوە لە دواترا کەواتە پێویستە لەسەر خوشکانی بەڕێزم خۆیان بپارێزن حیشمەت و حەیای خۆیان پارێزراو بکەن داوێن پاکی خۆیان ڕابگرن کەسایەتی و ڕێز و شەرەفی هاوسەرەکەی بپارێزێ بەڕاست کە سیقە و متمانەی پێەکە یەکێتە لە مافەکان برایان و خوشکانی بەڕێزم پێشکەشکردنی هەموو جۆرە خزمەتێکە لە توانای دای بۆ پیاوەکەی میوانەکانی لەسەر ئافرەتە کە بەیانی کاتەوە بە جێبەجێکردنی شوکارەکانی ماڵەوە چونکە پاکردن و پۆلێنکردنی ناوماڵ لاشە و مێشک بەهێزەکە وام چالاکیانە وا لە ئافرەتەکە کە لە نەخۆشی دووری ئەخاتەوە وەکوی کە هەوڵەدا ئەجوڵێت بۆ وەرزشێکی شوایە بۆ لاشەی کە ئیشوکاری ناوماڵەکە و کاتێک کە ژەمە خواردەکان حازرەکە بۆ هاوسرە بەڕێزەکەی پێداویستەکانی ماڵ ئاماداکە بۆ ماڵ و مناڵی ئەو کاتە بەڕاستی زیاتر ئەم ئافرەتە چوست و چالاکە بێ و هاوسەرەکەشی زیاتر دڵخۆشە کە دێتە ماڵەوە ماڵێکی بۆنخۆشی پاککەوی زەمینێ بەڕاست چون کاتێک کە ئافرەت خزمەتی مێرد و ماڵەکەی ئەکا لە ماڵەوە پاداشتی لای خوای گەورە خوای گەورەش هەوە تەعاون علی البر والتقوى هاریکاری یەکتری بکەن لەسەر کاری چاکە و لەسەر خواپەرستی پێشەوا عەلی ڕەزا و ڕەحمەتی خوای سەر کە خەلیفەی مادارا بۆ زاوای پێغەمبەری خواش بەڵێ ساسان کاتێ ئەفەرمێ فاتمەی کچی پێ ساسان سکاڵای کرد لە لەو بریداری کە بەردەوام دەستی تووشی دێ بەهۆی زۆر بەکارهێنانی دەستارەوە و کاتەوە پێستاش نەبووە حەملە ئاش بێت و هەر ئاشیشتی پێزە ئەردەکە ئەکری بە حازی کورە بۆشی یەکەم بەدان چونکە دانەوێڵەیە هاڕی کچی پێغەمەری خوار ساسلم کارێک بۆ یارمەتی بێردەکەی بەڕێوەچووی باڵەکەی تا دۆزار هەو بەلای پێ ساسە داوای خزمەتکارێکی کرد بەڵام پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وسەلام ڕێگەی نەدا خزمەتکار بگرن فەرمی شەوان پێش نووستن سی سێزار سبحان الله سی سێزار الحمد سی و چوار الله اکبر کەن ئەو بۆ خوشکانی بەڕێز بەکاتی بۆ برایانیش واللهی با دووبوونی ئەو ڕۆژتان دەحەسێتەوە بۆ بێنی خوا تاقی کە وزانوایاندا لە پێش خەوتنتان ئەسما ڕزا و ڕحمەتی خوای لەبێ فەرمێ من خزمەتی زوبێر و هەموو ماڵەکەیمە کرد، ئەسپێکی بوو من کارەکانی بۆ بەڕێوە برد، واتە بۆم زینە کرد، گیانمە خستە بەردەمی، بۆم ئامادە کرد و ناوکە خورمام بۆ هاڕی. ئافرەتانی پێشینە چاکەکان ئاوها یارمەتیدەری هاوسەرەکانیان بوون. وە یەکێتی لە مافەکانی پیاو بەسەر خێزانەکەی ئەبێت منەت بەسەر هاوسەرەکەیانەکا. کەمە مافێکی تری مێردە بەسەر خێزانەکەیەوە کە نابێ منەتی بەسەرا بکا بەهۆی ئەوەی کەوا پارەیەکی هەیە خۆی زۆر جار هەندێک خوشکمان هەیە موچەخۆرن خوای گەورە پێی داون یا خوای گەورە دایەتی بە کەسوکاری لە ڕێی کەسوکاش و یارمەتی هاوسەرەکەیان داوە بۆ بەسەرەی ژیانی خێزانداریان کە بۆیان سەرفەکەن بۆ خۆی ماڵەکانی لە ماڵەکەیان ئەبینی منەتەکەن پەنا بەخوای گەورە بێت وەڵاهی منەت کەی پاداشتەکەش بەتاڵە بێت و پیاوەکەشی دڵ پیاوەکەش دڵی ئەبۆرە بەرامبەر چەند خوشکەیە بەهۆی ئەو حاڵەتە وای نیە تۆ پیاوەکەی زۆر محتاجە ئامادە نیە یەک فلسی کەسوکاری خێزانەکەی وەرگری بێنەوەی کەخوای گەورە فەریایی والذین ئامنوا لا تبطلوا صدقاتکم بالمن والأذى ئەی خاوەن ئیمانەکان خێر و چاکەی خۆتان بەتاڵ مەکەن و بەفیڕۆی مەدەن بەهۆی منەتکردنتان بەسەر ئەوانەی کە خێریان پێکەن و ئازاریان نەدەن بەوتنەوە باسکردنی خێرەکانتان وەڵا گەر ماڵی باوکی من نەبوایە تۆ حتا مابووی ئاوا ئاوا وەڵا گەر یعنی ئەوەنە ئەیڵێیتەوە چێ ناو خەڵک ئەوە چێ و هاڵت وەڵا هەوە براکە بۆی کرد وەڵا باوکم وەڵا دایکم تر پیاوەکە لەوێ تەواو بچوک بچووکە بێتەوە کوابی ئەسڵەن تۆ ئەوە دیێرابێت بێ وریابی خوشکی بەڕێسی بن ئەو فەزڵ و نیعمەتەی کە بەسەرتان لای خوای پەروەردگارەوە کە پیاوکوو چاکە لەگەڵتا زۆر زۆر لەو سەرت و سامانی تۆ باشترە چونکە زۆر ئافرەت هەیە کە لەو پەڕی میحنەت و ناڕەحەتیان ژین دەژێت چەپۆکی پیاوانێکی خراپە بۆ تۆش نابێ منەتکەی بەسەریە یەکێتر لە مافەکانە بێژن مێردەکەی هەمدا لەسەر ئەنجامدانی چاکە و دوورکەوتنەوەی لە خراپە چونکە ژن هاوڕێ و شەریکی هاوسەرەکەیەتی پێویستە چاکترین کەس بێ بۆ هاوڕێتیە ابو هريرە رضا و رحمتی خوای سەر فەرمێ پێغەمبەر صلی الله علیه و فەرمیەتی رحمتی خوا لەو ژنەی کە شەو هەڵەسێ و نوێژەکە و مێردەکەی خەبەرەکاتەوە ئەگەر خەبەری نەبوویەوە یان هەڵەسا ئاوە پرژێنە بەسەر دەموچاویە جاوەڵە لە ئێستا بڵێ شتێکی وا بکەم من بەر شەقم دا مێردەکەم ئێوە جاهیلە ئەوە دیندار و لە خواترس نییە کە لەگەڵتان دەسێ بۆ عیبادەت بە تایبەتی بۆ نوێژی فەڕز ئەگەر کابرا نەیتوانی شوکاری زۆر بە قوەت بوو لەسەر شان شەرت نیە تۆ ئاوا بکەی یەکسەر ئەمە ئەوە بکەیتەوە بەڵکو لەوانەیە دوای نوێژی عیشا ویترەکەی بکە و بخەوێت کەویش بە شەونەش بۆ حسابە ڕادی دڵنیایی گرتت وەگە شەو هەستێتەوە لە سێکی شەو پاداشەکەی زیاترە لەو کاتانی کەزانی بەجامتان هەیە و بە شێوازێکی وا هەتوانی هەڵی سێوی کەزاری هیلاکوبادو دەچێ بە تاقیکەیتەوە بەڵام ئەبێ باوێکی ئاسایی کەم بێ دەچی سەقلی ئاوی کێ بەسەرا خۆشیاری بکەیتەوە بەبێ ناڕەحەتکردنی بەڵکو بە دەربی لەسەر خۆ بێت تەمان ئەویش ئەگەر وتمان عزری نەبوو هاوسەرەکەی یەکێتر لە بافەکانە بێ هەڵسوکەوتی باش بێ لەگەڵ بێردەکەی و ئازاری نەدا ژدە بێ بێردی خۆی خۆش بێ زۆر دڵدرا بێ لەو کاتانێک کە بێردەکەی لە باڵەوە نیە ئەبێ پارێزگاری لەکە لە کاتی ئامادەبوون و ئامادەنەبوونی پیاوەکەشی هەوڵدا تا دڵخۆشی بکە داپاکی لە داوێنی خۆی ماڵەکەیانەکە کەم قسە بێ لەگەڵ دراوسێکانیا. پێویستە ژن سوپاسی مێردەکەی بکا و دان بە چاکانیان بنێ و ستایشی بکا نەیەڵی هیچ کەسێ بێتە نێوانیانەوە پەنا بە خوای گەورە ژیانی خۆی و مێردەکەی تێک بدا چونکە ئەوەی کە دێتە نێوانتان هەندێک کەم و کورتی لەوانەیە باس لەو گەورەی کا ئەوە ئەوێ حەسوودیتان پێدا ئەما بەخوایە ژیانتان تێکدا نەک ژیانتان وەکو خۆی بێتەوە پێغەمبەری خوا عەلەیهی سڵاو سەلام فەرمێ خوای گەورە تەماشای ئافرەتانێک ناکات و ئافرەتێ ناکە و ڕەحمی پێ ناکە کاتێک کە سوپاسگوزاری مێردەکەی نەبێ و بە چاکەکانی نەزانێت لە کاتێکا کە پێویستی پێیەتی کەواتە بێ زۆر وریابی خوشکی بە لە خۆبایی بوون بۆ دروست نەبێت سوپاسگوزاری هاوسەرەکە و بە جاریوای پیاوەکە ماندووە شتێکی کڕیوە با بەندیش نەبێ مەیدەرە بەناوچێ بە چی حەشتی سەقەتە کڕی شتێکێ نەکڕی کە چاک بێ بە زۆر خەتەرە بەڕاستی زۆر دووبارە بێتەوە قسانە وی خوای گەورە تەماشای ئەو ئافرەتە ناکا ڕەحمیشی پێ ناکا لەسەر ئەو بێبنەتی کە بەرامبەر بە هاوسەرێکە بۆیە پێویستە ئافرەت وەکو چۆن بۆ پیاو پێویستە دەستخۆشی کا لەسەر ئیش و کارەکانی ناو ماڵ مادوبوونی ئەویش دەستخۆشی لە بێبنەکەی کا لەسەر ئەو هەموو چاکانی بەرامبەریکە چونکە پیاوانیش ئینسانە لە ژیانە هەڵاکەن بەڵام هەندی ئافرەتی ناتەندروست هەن ئەگەر سەدان چاکەشیان بەرامبەر بکرێ بەس یەک خراپەی بەدوابێ دەڵە قەت چاکە بە تۆ نەبی نەبی لێ پەدا بەخوای گەورە دیارە ئەمە لە سەحیحی بوخاریشە هاتووە ئیبن عەباس خوا لێیان ڕازی بێت فەرموویە پێغەمبەر صلی اللە علیە و سەللەم فەرموویەتی ئاگری دۆزەخیان پێ نیشان دام ئەبینم زۆرترین ئەوانەی کە تیان ئافرەتن چونکە کوفر زۆرەکە واتە داشکری زۆرەکەن وتیان ئایا کافرن بەخوا باوەڕێن بەخوا نییە فەرمووی داشکورن بەرامبەر بێردەکانیان پەنا بەخوای گەوراگری داشکورن بەو چاکانەی لەگەڵ یانایی کرد ئەگەر لە هەموو ژیانە چاکە بکەی لەگەڵێکی کیانە پاشان شتێکی زۆر بچووکە لێ بینێ ئەگەر ئەو پێی خۆش دەبێ ئەڵێ هەرگیز خۆشی بە تۆ لە ڤیدیۆ خەرا بەخوای گەورە ئەم زۆر ئافرەتانە ئەبی ئاگاداری خۆیان برو بەخۆی ئەرابسۆ بەڕاستی چونکە هەڕەشەی سەختیان لەسەرە یەکێتر لە بافەکان برار و خوشکانی بەڕێزم ئەبێژن لە ماڵی خۆی ئارام بگرێ دەچێتە دەر ئەگەر بۆ مزگەوتیش بێ بەبێ ئیزنی هاوسەرەکەی کە بەش بافێکی تر لە بافەکانی بێت بەسەر خێزانەکەی ئەوەیە کە دابێت تەدانت بۆ مزگەوتی لە ماڵ چێت دەرەوە تەنها بەڕزامەندی هاوسەری دەبێت چونکە شوێنی نوێشی تۆ لە ماڵەوە پاداشتی زیاترە بەڵام پیاوانیش نابێ ڕێگەی ماڵی خۆیان لێ بگیرێت پێویستە ژن ماڵی خۆی زوزو بەبێ هۆجێ نەهێڵێ وە نەچێتە دەرەوە تاوەکو فیتنەی توش نەبێ و دوودڵی و بەدگوباری و دڵپیسیش بۆ هاوسری نەیەتە پێشەوە بەڕاستی چونکە هۆشداری زۆر چاویان لە دەرەت زۆریش تووشی کێشابت بەڕاستی برا خوشکە بەڕێزەکانم ئەبێژن خۆی بڕازێتەوە خۆی جوابکە و ڕووخۆش و زەردەخەرە بێ بۆ هاوسەرەکەی وە ڕووی لێ گرژ دەکە ئەمەش لە مافی مێرد بەسەر خێزانەکەیەتەوەیە کەوا خۆی بۆ بڕازێنێتەوە، بە شێوەیەک کە خۆی پیشان نەدا ڕقی لێی بێتەوە پیاوەکەی جلوبەرگ و پۆشاکی لەبەر نەکا کە پیاوەکەی پێی بێتاقەت بێ و باشتر وایە ژن خۆی بۆ مێردەکەی بە بۆنی خۆش بە میکیاج و کل بە گوڵاو بە هەموو جۆرەکانی خۆڕازانەوە شەرڕی پێدرا خۆی جواب بکە جلوبەرگی جوانی بۆ لەبەر کا سەرنج ڕاکێش نەک بۆ دەرەوە لە مەریکا بۆ بۆ باڵیشەوە نەوعێکی تر بێ پەنا بەخۆ بە شێوازێک کە هاوسەرەکەی حەزی لێیەتی، هەتا پەیوەندی نێوانیان بە خۆشەویستی بەردەوام بێ، بەڵام کاتێ پیاوەکەی لە ماڵ نییە، با بە خۆ دەرنەخستن و خۆ نەڕازاندنەوە بژی لە ماڵەوە، جوانێک یانی کە خەڵک نەیبینێ، جوانیەکانی ناوی بۆ بێگانە دەرخا. هەر کاتێ مێردەکەی هاتن با بە بۆنی خۆش و هەموو جوانیەکانی پاک و خاوێنی بە دڵخۆشی و بە پێکەنین و سوعبەتەوە پێشوازی لە هاوسەرەکەی بکا. ڕێبوار ئەم پێشوازییە سۆز و خۆشەویستی زیاتر دروست دەکا لە نێو ژیانی خێزاندارییە و ئازار و ماندووبوونەکانی پیاوەکەی کە ئەو ڕۆژە چەشتوێتی ئەگەر کێشەیەکی شەبێ هەمووی داباڵێ بە ئومێدی خوای پەروەردگار کەواتە بێ پیاویش خۆی پاک و خایەن و جواب بکە بە هەر بۆ ئافرەت نییە ئەبێ بۆ خێزانەکەی خۆی پاک و خایەن کە نەک پیس و پۆخڵ بێ ابن عباس خوا لێیان ڕازیە فەرمێ بەڕاستی پێم خۆشە خۆم بۆ خێزانەکەم جوان کە و بڕازێن هەرکو پێم خۆش ئەو خۆی بە من جوان کات و بڕازێنێتەوە کاتەمە تەنها لەسەر شاری ئافرەت نیە هەندێ پیاو گوێ بۆ نادا کە خێزانەکەی داوای جوانکارێکی شەرعی لەکە بۆی ناکە لە جلو بەرگ و پۆشاکیە کورانە پیاو جوانی ناوێت کاکەوانی ئەو حەزیرێتی بۆ شێواسەبێ ئەوی من عباسە خوا لێ ڕازێن بتەرجمی قورآانە بۆ شێوازی کردووە یەکێکن لە مافەکان خوشکە بەڕێزەکانی من ئەبێ ئافرەت هەستی بە باش پەروەردەکردنی ڕاستەوخۆی منداڵەکانی بە شێوازێکی جوان چونکە دایک قوتابخانەی دووەمە چاک پەروەردەکردنی منداڵەکانی بە ئارامی ئەبێ و با وا باشە کە تووڕە نەبێت لێیان لە پێشاوی هاوسەرەکەی نابێت دوعاە لێ بکە نابێت قسی ناشیدان پێوە نابێت جێلیان پێبدا چونکە ئەو کارە بێت ئازاردانی هاوسەرەکەی وەکو پێویستە پەروەردەیەکیان بکە خوارەکانیان بە شێوازێک حیکبەتانە بۆ ڕاستکاتەوە بە هێبری و قسەی خۆش جارجاریش ئەتوانی عقوبەیان بدا چونکە پێغمبەری خوا علی سەڵات و سەلام فەرمێ هەمووتان شوان و هەمووشتان بەرپرسن لەوەی کە لەژێر چاودێریتاندایە پێشەوا شوان و چاودێر بەسەروانی کە لەژێر دەسەڵاتیایە پیاو شوان و چاودێر بەسەر خێزانەکەی ئافرەتی شوان و چاودێر بەسەر ماڵ و مناڵەکانی مێردەکەیەوە پێویستە بافە شەرعیەکان و بافە دینیەکان بە جوانی جێبەجێ بکە یەکەم شت لەسەر جێگای نووستن و هەڵسان بۆ نوێژی بەیانی جێبەجێی بکە، پاشان منداڵەکانی بانگ کا بۆ نوێژ و کارئاسایی تەواو بکە بۆ پیاوەکەی بۆ ئەنجامدانی ئەو عیبادەتانە بەڕاستی زۆر زۆر گرنگە کە خوشکانی بەڕێزم بە شێوازێکی جوان پەروەردەی منداڵەکانیان کەن و ئیتر نەڵێن خەتای من نیە بەخوا باوکیان وای لێکردوون خۆشی هیچ پەروەردەیەکی نەکردوون هەموو تۆمەتەکە خەسە باوکیان کات باوکی بەیانی تێوەرە ماندووە جائیز نیە و وە بەرەکەتی ماڵیش نایەڵێ وە دوعاکردنی دایکیش زۆر جا مناڵێک کە خراپە بزانە کە دوعا شەڕەکەی خۆتە بێ وریابی دوعای شەڕ لە مناڵت دەکەی کە مناڵەکە خراپ بەرامبەر نەجاتی بڵێ خوا لەناو بڵێ خوا هیدایەتێ بە ئەوە باشترە نایەتێ لەناو بڵێ خوا هیدایەتێ باشتر چاکتر بێ یا خراپتر بێت جا نابێژن باسی جوانی ئافرەتێکی بێگانەکە بۆ هاوسەرەکەی ابن مسعود خوا لێ ڕازی بێ گێڕایەوە کە پێغەمبەر صلی الله فەرموویەتی نابێ ئافرەتی ئافرەتێک تر بە ڕووتی ببینێ پاشان بۆ مێردەکەی باس بکە وەسی بکە چونکە وەکو وایە بە چاوی پیاوەکەی سەیری بکە ئەو کاتە پیاوەکە لەوانەیە خوا نەخواستە دڵی چێتە سەری شەیتان هەنگاوی بەرەو تاوان پێ بدێ بەڕاستی وەنابێ ئافرەت بەبێ بەڵگەو هۆکاری شەرعی داوای تەڵاق و جیابوونەوە لە هاوسەرەکەی بکا چونکە پێغمبەری خوا علیه ساسم ئەفەرمێ هەر ئافرەتێ داوای تەڵاق لە مێردەکەی بکە بەبێ بوونی هیچ کێشەیەک و هیچ هۆکارێکی شەرعی ئەو بۆنی بەهشتی لێ حرام کراوە پەنا بەخوای گەورە لە کۆتاییە برا خوشکە بەڕێزەکانم ئەڵێم پێویستە هەردوو هاوسەر چ پیاو چ ئافرەت بزانن کە هەردوو لایەن ئەمانەتی خوای گەورە لە یەکتری وە ڕۆژی قیامەت خوای گەورە پرسیار و لێپرسیو لەگەڵ هەردووکیان ئاکات دەربارەی ئەنجامدانی ئەرکەکانیان بەرامبەر بە یەک وە وەرگرتنی مافەکانیان بەرامبەر بە یەکتری چونکە لە دنیا و لە دواڕۆژدا ستەمکار و کەمتەرخەم بە سزای تاوانەکانیان دەگەن و چاکەکارانیش لە هاوسەران پاداشی چاکەی خۆیان وەرەگرنەوە بەخوا قەسەم لە دنیاشا خوا خۆشەویستی تەبایی زیاترە خاتە نێوانی لە قیامەتیشا بەختەوەرە بن بۆیە ئەبێ بەڕاستی تۆکمەیی خێزان بپارێزین، نموونەی خێزانی بەختیار پێشکەش بە کۆمەڵگەی موسڵمانان بکەین و ئەو فیتنە و ئاژاوەکێشانەی کە دروست دەبێ لە لایەنە دونیایەکان نەبێتە هۆکارێک کە خۆشەویستی و تەبایی نێو ژیانی خێزانداریمان هەڵگرێ بەڕاستی کە بەداخەوە بڕۆکە هەرچی کێشەکان ئەگەڕێتەوە بۆ مادە وردە وردە وای لێ بەختەوەری نێو خێزان نامێنێ ئەمانەش بەڕاستی بە تەبایی بین خۆشی و محبەت و ڕەحم و بەزەی و ڕەچاوکردنی ئەرک و مافەکانی یەکتری ئەنجامە دێ برا خوشکە بەڕێزەکانم ئەبێ ئاگادار بین مافمان بەسەر یەکەوە هەیە وەڵاهی تا لەگەڵ خێزانتا چاک ئێش بۆت باشە بێت تا خێزانیشت لەگەڵ تۆیا باش بێت تۆش بی باشە بین وەکو پیاو وبێدەوارم کە ئیشاءاللە لە مافەکانی یەکتریا کەم تەرخەم دەبین خوای گەورە خۆشەویستی و تەبای زیاتر خاتەوە نێو ژیانی خێزانداریمان ئەوانەی کە تووشی کێشە هاتوون ئەوانەی کە بینیان تەواو نیە خوای گەورە چارەسەری کێشەکانیان بۆ بکا بە زووترین کات داواکارم لە خوای گەورە عاقبەتی وڵایەکمان بەخێر بگێڕێ هەتاوەکو ئەڵقەی داهاتوو بەخوای گەورەتان دەسپێرم وەسەلام علیکم ورحمة الله وبرکاته